کاسێتی دوانزەهەم دیوی دووەم پێمان گوتی فەرمانێکی تایبەتیمان پێتە لەگەڵ خۆتا دەتبەین فەرموو فەرموو ئا دواجار تۆمان دۆزیەوە تۆمان دۆزیەوە مزەفەری سەباح دەم خودایە چەندە ئێمە لە دووی تۆ دەگەڕین لە مێژە بە دووتا دەگەڕین لە مێژە تۆ لە کوێیت مزەفەری سەباح دەم تۆ لە کوێیت لە منداڵیەوە وابوو هەر کاتێک درۆی بکردایە شتێکی دیکە ڕوویدەدا، یان باران دەباری، یان درەختەکان دەکەوتن، یان باڵندەکان بە پۆل بەسەر سەرماندا دەفڕین. ئەو ڕۆژە کە لەبەردەم بیمارستانەکەدا گیرام دڵنیابووم دەمبەنە لای ئەو. ئەو ماوەی. لە دەرەوە ئازادانە دەهاتم و دەچووم، باکم بە هیچ نەبوو، دڵنیا بووم ڕۆژێ لە ڕۆژان دەمبەنەوە بۆ لای ئەو. من لێی نەترساوم، پیاوێک بوو، لەگەڵ هەموو گوناحە گەورەکانیدا نەدەکرا لێی بترسم. بەشێک بوو لە ژیانی من، دەمزانی خەڵکانێکی زۆر لە بەرسامی ئەو، لە بێزارییاندا لەم وڵاتەوە ئەم وڵاتە چۆڵ دەکەن، بەڵام من لێی نەدەترسام. ئێوارەیەکی درەنگ بوو منیان برد بۆ لای لە ژورێکی کەمێک تاریکدا کەوتە بوو بۆنی مردنی لێ دەهات ئەو چەند مانگەی من نەمدیبوو تەواو پیر ببوو خۆی لە بەتانیەکەوە پێچابوو لە سەر سیسەمێکی گەورە و نیمچە شاهانەدا بە ڕۆبێکی گران بەهاوە خەوتبوو دنیا سارد نەبوو بەڵام هەستم کرد ئەو زۆر سەرمایەتی وەک ئەوەی لە شتێکی نادیار بترسێ، هەموو دەرگاکانی لە پشت خۆیەوە داخستبوو، هەستم کرد ترسێکی قوڵیشی لە پاسەوانەکان هەیە. کە منی بینی بە حورمەتێکەوە خووی ڕاست کردەوە و گوتی، موزەفەری سبەح دەم هاتیت؟ دەترسام نەیت، دەترسام نەتدۆزنەوە. بێزاری لە دەنگی دەباری. نەوەک توڕەیی، گەرچی هەردووکمان زۆر پیر نەبووین، بەڵام تەواو بە دوو پیرەمێرد دەچووین، دوو پیرەمێرد کە بۆ حیسابێکی قورس لە ژوورێکدا کۆبوونەتەوە، کەسمان نەماندەزانی چۆن و لە کوێوە دەست پێ بکەین، کەسمان کۆتایی دواهەمین گفتوگۆی خۆمان لەو ماڵە سەوزەدا لە یاد نەبوو. ماوەیەک بە بێدەنگی تەماشای یەکدیمان کرد. بە جۆرێک بیر ببوو بە ئاستم وێنەی ئەو پیاوەی تیا بوو کە ساڵێک لەوبەر شەوێک لە شەوێکی تاریکدا منی لە ماڵێکدا بەجێ هێشت و ڕۆشت. من بە هێمنی چوومە تەنیشتێ و گوتم، یاقووبی سنەوبەر، زۆر پیر بوویت، زۆر. توند دەستی گرتم و گوتی، پێم گوتیت تاعوون بڵاو بۆتەوە؟ پێم گوتیت دەردێکی کوشندە بڵاو بۆتەوە؟ پێم گوتی یان نا؟ پێم گوتیت یان نا؟ بە هێمنی گوتم، پێت گوتم، لە بیرمە پێت گوتم، بە ئاسپایی سری بادا و بە دەنگێکەوە کە هەمووی حەسرەت بوو گوتی، پێم گوتیت تۆ یاقووتێکی پاشی. یان نا پێم گوتیت یان نا من بۆ ئەوەی بە هێمنیەکەوە دەستەکەی دیکەم خستە سەر دەستی و پێم گوت پێت گوتم پێت گوتم بە چاوێکەوە هەمووی خەفەت و پیری بوو تەماشای کردم و گوتی پێم گوتیت مەچۆرەوە بۆ ناو ئەو دنیاە خۆت لەو پیسیە هەڵمەشێشە ڕۆحی خۆت بە دوور بگرە ڕۆحی خۆت کە خودا ئەو بەهرەی ئەو بەهرەی پێ بەخشی پاک بێت بۆ ڕۆشتی بۆ تێنەگەشتی من باسی چیت بۆ دەکەم بۆ سێرم دەکرد و دەمگوت یاقوبی سنەوبەر من و تۆ هەردووکمان نەخۆشین من و تۆ هەردووکمان پیرین حسابێکی زۆریشمان لە بەیندایە حسابێکی زۆر ژوورەکەی لە ژووری پاشاکان دەچوو خۆی لە بیمارێک دەچوو و لە سەرە مەرگدا، هەندێ جار دەکۆشی، هەندێ جار دەسەسڕێکی کاغەزینی لە پاکەتێکی قەشەنگ دەردەهێنا و لێوی خۆی پێ دەسڕی. کە پێم دەگوت من و تۆ حسابێکی زۆرمان. زەردەخەنەیەکی دەکرد، زەردەخەنەی پیرەمێردێ بە ئاستەم دەتوانێت بۆشیان پێ بکەنێ. دەیویست پێبکەنێ، بەڵام کۆکەیەکی قورس دەنیشتە سەر سینەی، دوایی بە هەمان نیگای کۆنەوە، نیگای سەرۆکێک، چیتر بە دروستی نازانی چی دەوێت، پیاوێک میوەیەک نەماوە تاقی نەکاتەوە، بیمارێک لە نەهێنی مردن و ئازار، لە لەزەتی ژیان و شادیەکانی تێگەیشتووە، پیاوێ تەنها خەیاڵی لای تاقیکردنەوەی مردنە، بە ئاسپەیەی دەیگوت. من و تۆ هاوڕێمان نییە کەس ناتوانێت لە نێوان من و تۆدا حەکم بێت کەس کەس ناتوانێت بە خەفەتێکەوە دەمگوت ئەوانەی دەتوانن حەکەم بن یان مردن یان دیلن یان زمانیان نییە نیگایشی پڕمانە تەماشای دەکردم و دەیگوت ئەوە دەوە هەمین ئومێدمان بوو دواهەمین ئومێد، ئێستا هیوایەکمان نییە، دەکرا من و تۆ دوور لە هەموو دەردەکان، دوور لە تاعوونەکان پێکەوە خۆمان بۆ خەڵوەتێکی درێژ تەرخان بکەین، دەکرا من و تۆ پێکەوە هەموو شتێک تێبگەین، بەڵام ئێستا تۆ هەموو شتێک دەزانیت. زانین بێگوناحی مرۆڤەکان لکەدار دەکات، هەموو ئەوانەی نەهێنێکان دەزانن پاک نین، زانینی نەهێنێکان پیسمان دەکا، ئێمە تا ئەو کاتە پاکین کە شتەکان نازانین. کە گومان نەکەین کە ئینسان تێکەڵ بە نەهێنێکان بوو حەقیقەتی ئەوانی دی ببینێ دەبێتە گوناهبار مرۆڤ تا ئەو شوێنە پاکە کە هیچ لە گوناهی ئەوانی تر نازانێ تا ئەو شوێنە پاکە کە درکی بە پیسی دنیا نەکردووە. دەمزانی دەیەوێت بڵێ چی، دەستم خستە سەر شانی و دەمگوت من ئێستا هەموو شتەکانم بینی. لە هەندێ نهێنی تێگەشتم، هەندێ دەرگام کردەوە، بەپێی خۆم چوومە ناو پیسایەکانەوە، تۆ پێت وایە دەبوایە من نەچوومایە؟ ها پێت وایە دەبایە هەمیشە لەو خانووە سەوزەدا چاوەڕوانی تۆم بکردایە؟ وەک بۆ دوور بڕوانێ سەری بەرز دەکردەوە و دەیگوت ئەگەر تۆ نەچوویتایە دەکرا لە نێوان من و تۆدا شتێکی تر هەبێ دەمتوانی لەسەر مەعدەنی مرۆڤ گەوهەری ژیان ناوەڕۆکی وجود قسە بکەین بێ ئەوەی کاتێک من قسە دەکەم بەو چاوانە تەماشام بکەی ئەو نیگایەم تێ بگریت و وام لێ بکەیت هەست بە شەرم بکەم من دەمویست من و تۆ باسی چاکە و خراپە، جوانی و دزێوی بکەین، پێکەوە بژین و لەودیو وجودی بچوکی خۆمانەوە قسە لەسەر شتەکان بکەین، تێدەگەیت و لەودیو وجودی بچوکی خۆمانەوە چەندەها جارم ڕستەی دووبارە دەکردەوە ئەو ڕقی لە وجودی بچوکی مرۆڤەکان بوو لە کۆنەوە وابوو، چاوی لە جۆرە ژیانێک بوو ئەستەم بوو بەبێ فەرامۆشکردنی بوونی بچووکی مرۆڤەکان بێتە دی. پشوویەکی کەمی دەدا. من تەماشام دەکرد و هیچم نەدەگوت. دەمزانی هێشتا مەودایەکی درێژمان لەبەردەمدایە بۆ ئەوەی هەموو شتێک بڵێین. نەخۆشی و پەککەوتەیی هیچیان لە تیژی خەیاڵ و قوڵی نیگاکانی نەگۆڕیبوو، کە تەماشای دەکرد دەتزانی هەندێ شت دەبینێ تۆ نایبینیت، هەست بە هەندێ شت دەکا تۆ هەستی پێ ناکەیت، کەمێ دەکۆشی و لەسەر خۆ لە جێگاکەی خۆی هەڵدەستا و بەتانیەکەی لە خۆی دەپێچا و دەیگوت ماڵێکی سەوز بوو. ماڵێکی سەوز بۆ ئەم ڕۆژانە دروستم کرد کە پیر دەبین کە چیتر ئارەزووێکمان نامێنێ لە شتە ڕۆژانەکاندا ون ببین لەوێدا کۆ دەبینەوە خۆمان تەرخان دەکەین بۆ تێڕامان لە مانا گەورەکان قسە لە سیاسەت و شەڕ ناکەین بەڵکو قسە لە دنیایەک دەکەین بەو جۆرەی کە بەبێ ئەو شتانە هەیە بەبێ ئەو ئازاری مرۆڤ بۆی زیاد دەکات لەزەت لە بێدەنگی سروشت و ئارێم ئارامێکانی دەبینین چ خۆشە مرۆڤ لە ئاسودەی ئاسودەگیەکی قوڵدا بیر بکاتەوە لە ئاسودەگیەکی ڕاستەقینەدا بیر بکاتەوەو بمرێ تۆ ئەو ئەو لەزەتە لە من حەرام کرد من دەترسم بە تەنها بیر لە ژیان بکەمەوە دەترسم لە سەرە مەرگدا بە تەنها بیر لە ژیان بکەمەوە کە دەیزانی من هیچم نییە بیڵێم دەیگوت یەک چۆرە پاکی هەیە یەک چۆرە پاکی و هیچی تر ئەویش ئەوەیە نەهێڵین مرۆڤ لە مرۆڤ تێبگات، کە مرۆڤ لە مرۆڤ تێگەشت هەموو شتێک دەبێتە گوناه، من دەمگووت یاقووب ئەوە چ پاکییەکە لەسەر نەزانین درووست ببێت، ئەویش دەیگووت ئەی ئەوە چ زانینێکە دەمانکا بە دوژمن، دەمانخاتە گومانەوە، ناهێڵێ ئارام بژین و بخەوین، دەوەستا و بە خێراییەکی نائاساییەوە دەیگووت من باس لە زانینێک دەکەم، پاکی ببەخشێتەوە بە من، نەهێڵێ زۆر تەماشای ناو دڵی خۆم بکەم، مزەفەر، من لە تەماشای دروونی خۆم بێزارم، مرۆڤ نابێ لە کۆتایدا بیر لە وەڵامی ئەو پرسیارە بکاتەوە کە بە درێژایی ژیان نەیتوانیوە وەڵامیان بداتەوە، بەر لە مردن دەمەوێ هێزی ئەوەم هەبێ بیر لە وەڵامی هیچ پرسیارێکی بچووک نەکەمەوە، دەمەوێ من و تۆ ئاسوودە بمرین، ئاسوودەش ئەوەیە بەر لە مردن بۆ هیچ نەگەڕێیت، بەر لە مردن خەیاڵت. لای وەڵامی هیچ پرسیارێکی بچووک نەبێ من باسی ئاسوودەیم بۆ کردیت ئاسوودەیی بۆ لێم تێنەگەیشتیت بۆ مرۆڤ لە نزیک مردنەوە هەمیشە بیر لە ڕابردوو دەدەکاتەوە بۆ بۆ ئاوڕ دەداتەوە من دەمەوێ بمەرم و ئاوڕ نەدەمەوە بە کەمێک نائارامی و توڕەیەوە دەمگوت، لەبەرئەوەی ئەگەر ئاوڕ بدەیتەوە سەریاسەکان دەبینیت، لەبەرئەوەی تۆ دەترسیت تەماشای سەریاسەکان بکەی، دەتەوێت من و تۆ دۆستایەتییەک ببەستین لەسەر فەرامۆشی و نەزانین و یادچوونەوە دروست ببێت. وەک هەموو حوکمڕانەکانی تر دەتەوێ بمریت و پێش خۆت هەموو نەهێنێکانت سووتاندبێت بمریت و کەس تەماشای دەفتەرێکت نەکا وەک هەموو حوکمڕانەکان وەک هەموو پێغەمبەرەکان دەتەوێ لە ڕێگای بیرکردنەوە لە گەردوون و ژیان و سروشت و جەوهەرە دوورەکانەوە مرۆڤ لە یاد خۆت بەریتەوە ئەم بوونوورە بچووکە کە گەمارۆ دراوە لە بیر خۆتی بەریتەوە یاقوب ڕێگای من و تۆ یەک ڕێگا نییە، بمبوورە، من نەمتوانی لەگەڵتا بێم، یاقوبی دۆست، نەمتوانی، عەفووم بکە، لەبەروەی دوای بیست و یەک ساڵ زیندان، دوای تێفکرینی گەورە لە سرووشت و گەردوون و بیابان و ژیان، دوای تێفکرینی زۆر، نەمتوانی مرۆڤ فەرامۆش بکەم. تۆ بۆیە منت دەوێ هەردووکمان پێکەوە مرۆڤ لە یادەوەری خۆمان بسڕینەوە و بەسەر ژیان و وجودی بچووکی ئەواندا باز بدەین تۆ بۆیە دەژیت بۆ ئەوەی لە یادیان بکەی من بۆیە دەژیم بە یادیان بهێنمەوە ڕێگای من و تۆ یەک ڕێگا نییە توڕەبوونی من کەمێک ئارامی دەکردەوە، دەیزانی من چ دەڵێم و چاوەڕوانی ئەو قسانەشی دەکرد. گوتی، زیندوو بن یان مردوو، لە یادیان بکەی یان نا، ئێمە بەیەک ناگەین. دڵیان پڕ بێباشی و گاڵتە بوو. قێز و فەرامۆشی، کەمتەرخەمی و ڕق، نەدەکرا فەرامۆشیان نەکەم، نەدەبوو. چارەیەکی ترم نەبوو. بە دەنگێکی هێندە سەیر ئەو قسەی دەکرد، نەمدەزانی تەواو هەست بە چی دەکا. دەنگی پڕ بوو لە دڵنیایی و پەشیمانیش. هاتە تەنیشتمەوە و گوتی، دەمزانی تۆ دوایان دەکەوی، دەمزانی بە دوایاندا دەڕۆیت. ئەو ڕۆژەی لە سەریاسی سەبەح دەمت پرسی، دڵنیا بووم هەموو شتێک لە نێوان من و تۆدا دەشکێت. دەمزانی ڕۆژێ لە ڕۆژان بە ڕێگایەکدا دەڕۆیت و دەگەیتە بەردەم سەید جەلالی شەمس، دواجاریش ڕۆشتیت و گەیشتیتە بەردەم سەید جەلالی شەمس، مەلعونە، ئەوەی نهێنیم چیرۆکەی هەڵدایەوە، مەلعونە، کە ناوی سەید جەلالی شەمسی دەهێنا، تێدەگەیشتم دەیەوێت ئەو چیرۆکەم بۆ باسکا، کە ساڵەهای ساڵ بە نهێنی هەڵیگرتبوو، بە غەمگینی پیرێکەوە دەیگوت، ئێستا تۆ دوو هەناری شووشەت لایە و من هیچ. دەچووە بەردەم پەنجەرەی ژوورەکەی پەردەکانی تاڵ دەکردەوە، هێمنی و تاریکی ئێوارە غەمگینەکان قورستریان دەهێنایە ژوورێ. بەتانیەکەی توند لە خۆیەوە دەپێچا و لەسەر. مۆبیلێکی چەرمی ڕەش لە نزیک پەنجەرەکەوە دادەنیشت و دەیگوت، سێ هەناری شووشە بوون، سێ هەناری شووشە یەک دەست دروستی کردبوون، باوکێ بۆ سێ کوڕی خۆی دروست کردبوون، باوکێکی سنعەتکار، هونەرمەندێک، سحرێکی گەورەی لە دەست و پەنجەکانی دابوو، سێ کوڕی هەبوو، هەر سێکیان پێشمەرگە بوون، هەر سێکیان لە بۆردومانێکی. دەوڵەتدا شەهید بوون. من لە گوندێکی بچکۆلانەدا لە باکوور و خەریکی کۆکردنەوەی هێزەکان بووم، ئەوکات سەرەتای شۆڕش بوو، هەرسێکیانم بە شەهیدی هێنا و لە مزگەوتی گوندەکەدا لە تەنیشت یەک دێوە دایان نان، دەمەو ئێوارەیەکی درەنگ باوکیان هات، پیرەمێردێکی هونەرمەند بوو، جگە لەو هەنارە شووشانە هیچی دی پێنەبوو، کە منی بینی دەستی کردە ملم و. دانەی و دەستی ماچ کردم شەهیدبوونە شەهید بوونی کوڕەکانی وریان نەڕوخاندبوو خەمی لەوە دەخوارد نەیتوانی بۆ سێ هەنارە فریای کوڕەکانی بخات بە منی گوت سێ برابوون لە یەکتر جیا نەدەبوونەوە هەمیشە بە یەکەوە بوون لە قوتابخانە لە یاریگە لە زانکۆ هەموو شتێکیان پێکەوە بوو کە بوشن بە پێشمەرگە دەستی یەکتریان بەر نەئەدا ڕۆژێک نامەیەکیان بۆ ناردم بۆ وەرشەکەم گوتبیان شۆڕش فەرمانی پێکردوین لە یەکتر جیا ببنەوە شۆڕش وا پێویست دەکا هەر یەکەمان بچینە هەرێمێک و لە هێزێکی تایبەتیدا خزمەتی نیشتیمان بکەین داوایان لێکردبووم شتێکیان بۆ دروست کەم هەڵیگرن و بیپارێزن تا لە هەر شوێنێکی دنیادا بوون کە تەماشایان کرد یەکتریان بە یادا بێتەوە شتێک گرتنیان بەدەستەوە هەستی برایەتیان تیا بجوڵێنێت شتێک بیان بەستێتەوە بە یەکەوە مسەفری سبح دەم دوای ئەو هەموو ساڵە ئێساش نیگای ئەو پیرەمێردە و دەنگیم لە یادە ئێوارەیەک بوو هەمووی تەم بوو من و ئەو لە ناو تەمەکەدا پیاسەمان دەکرد ئەو لە بری ئەوەی باسی مردنی کوڕەکانی بکە باسی لە شتێ کرد هەمومان پێکەوە بەستێتەوە تەم بوو مزەفەری سەبحدەم لەگەڵەوەشدا من چاوی ئەو پیرەمێردەم لەیادا تەم بوو کەچی من دڵ و هەناسە و نیگاکانیم لەیادا بە غەمگینیەوە دەستی خستە سەر شانم و گوتی، من ئەو هەنارانەم بۆ دروست کردوون. ئەم هەنارانە دەستی برد و لە گیرفانیدا سێ هەناری شووشەی دەرهێنا. بە ئارامیەوە گوتی، ئەم هەنارانە فریایان نەکەوت. هەڵیگرە سەرۆک ئەم هەنارانە هەڵگرە با شتێک هەبێت هەموومان بەیەکەوە ببەستێتەوە شتێک هەبێ من بە تۆوە ببەستێتەوە کوڕەکانی من بەوانەوە ببەستێتەوە کە ئێستا لە دایک دەبن شتێک هەبێ ئێستا و سبەی پێکەوە گرێبدات هەڵیانگرە سەرۆک تۆ دەتوانیت مانا ببەخشیتە ئەم هەنارانە، من ناتوانم هیچ شتێک پێشکەش بە شۆڕش بکەم ئەم هەنارانە نەبێت، ئەم هەنارانە دەبوایە کوڕەکانم هەڵیگرن و ئێستا مردوون. ئەو هەنارانە بدە بەوانی کە نابێت یەکتریان بیربچێتەوە، ئەوە تاکە دیارییە کە دەتوانم پێشکەشی شۆڕشی بکەم. هەرەو شەوە ئەو سێ هەنارەم لە شوێنێکدا شاردەوە لە جێگایەکدا هەڵم گرتن هیچ کەس زەفەریان پێ نەبات کوڕەکانی ئەو چیتر پێویستیان بەو هەنارانە نەبوو ئەو هەنارانە بۆ ژیان بوون بۆ ژیان بۆ ئەوانە بوون کە زیندوون مزەفەر هاوار مزەفەر هاوار ئێستاش دەڵێیت ئەو ساتەیە، دەڵێی ئەو شەوە تاریکانەیە کە لە گەڕمەی شۆڕشدا دەچوومە و هەنارانم دەردەهێنا و تەماشام دەکردن. هەموو پێشمەرگەکانمان ئامادە بوون خۆیان فیدا بکەن، ئامادە بوون بمرن. ئەوان لەگەڵ مردندا سوێندیان خواردبوو، بەڵام ئەو هەنارانە، هەناری وەفا بوون، هەناری ئومێد بوون، ئومێدی پیرێک کە ژیانێکی جاویدانی بۆ کوڕەکانی خواستبوو، نەمدەویست ئەو هەنارانە بدەم بە یەکێک کە دەمرێ، بیدەم بە یەکێک کە دەشێ لەم جەنگانەدا تیابچێ، دەمویست بیدەم بەوانەی کە ژیانیان لە بەردەمدایە، ژیان، ژیان، ژیان بە هەموو مانا بێ سنوورەکانی، ئەم وشە مەلعوونەوە، بەڵام لە هیچ کەس دڵنیا نەبووم، دەبوایە سێ کەس بدۆزمەوە کە بژین و یەکتر ون نەکەن، دەبوایە خیانەت لە مانای ئەو هەنارە شووشانە نەکەم، سێ هەنار کە وەک سێ پەیامی هەتاهەتایی برایەتی لە نێوان سێ مرۆڤدا، لە نێوان سێ کەسدا دەبوایە یەکتر ون نەکەن. موزەفەری سەبەح دەم، هاوار، من وەک تۆ دەزانم، وەک تۆ هەست دەکەم، هیچ شتێک، لەیەکتری ون کردن سەخت تر نیە دەبایە بیدەمە سێ کەس کە نابێ یەکتری ون بکەن ئەو شەوەی کە سەریاسەکان هاتنە دونیاوە وەک ئەوە بوو ئەوان بۆ ئەو سێ هەنارە دروست ببێتن تێم دەگەیت وەک ئەوە بوو ئەو مناڵە بۆ ئەوان بۆ ئەو هەنارانە دروست ببێتن من قسەکانیم پێ دەبڕی و دەمگوت بەڵام دواجار ئەو هەنارانەت دایە ئەو مناڵانە و ونت کردن و وریان ونیان کردیت ونت کردن و خۆشیان یەکتریان ون کرد دەنگی بەرز دەکردەوە و دەیگوت بێدەنگ بە مزەفەری سبح دەم تۆ بێدەنگ بە لێگەڕێ با سەرەتای ئەو چیرۆکەت بۆ بگێڕمەوە کە هیچ کەس جگە لە من لەسەرم ئەستێرەیە نایزانێت بێدەنگ بە و گوێ بگرە و ئەم ساتەم لێ مەشەوێنە کە عومرێکە لە ڕۆحی خۆمدا هەڵم گرتووە دەسە کەمێ ئاوی خواردەوە هەناسەیەکی قوڵی هەڵدەکێشا و بە ئارامیەکەو کە ئارامی کەسێک بوو بڕیاری دابێت گەورەترین نهێنی ژیانی خۆی ئاشکرا بکە دەیگوت تۆ دەزانی تۆ باوکێکە لەو سەریاسانەیت تەنها یەکێک دڵنیاشم لە خۆت نەپرسیوە ئەی باوکی ئەو دوو سەریاسەی تر کێیە من تۆ دەناسم چونکە ناو ڕۆحت دەخوێنمەوە بێگومان نەتپرسیوە ئەو پیاوە دڕڕەقە کێیەکە دوو کوڕی خۆی بەڕەڵا کردۆتە بەر تۆفانی زەمان دەستی لێ بەرداون و بەخشیونی بە گەردەلوول نەتپرسیوە لەبەرەوەی دڵنیا بوویت هەرگیز ناتوانیت ئەو وەڵامە بدۆزیتەوە ناتوانیت بگەیتە هیچ شتێک ئەگەر گومانێکش هەبێت تیا ناگەیتە یەقین بەڵام من بە تۆ دەڵێم ئەو دوانەی تر کوڕی منن، ئەو دوو سەریاسەی تر کە کوڕی تۆ نین کوڕی منن، حەرامزادەی منن، تێدەگەیت؟ حەرامزادەی ئەو ڕۆژ و شەوە تاریکانەی شۆڕشن کە من شەوانە بە کوێری لە باوەشی هەندێ ئافرەتە لەو گوندە بەرزانەی چیا ڕۆژم دەکردەوە، مناڵی ئەو شەوانەی سەرۆکێکن، ئەگەر ئافرەت نەبوایە شۆڕش دەیکوشت، من لەو چیانەدا بە چی دەژیام؟ ها؟ تۆ دەزانی بە چی دەژیام؟ مزەفەر، دەزانی بە چی دەژیام؟ بەو شەوانە دەژیام کە بە نەهێنی و بە تەنها دەردەچووم و هیچ کەس نەیدەزانی دەچم بۆ کوێ. ئەو شەوانەی لە هەر شوێنێکی ئەم وڵاتەدا بوومایە، لە هەر گوندێکدا بوومایە، ئافرەتێک هەبوو لەگەڵم دابخەوێ. گەر ئافرەتێک نەبوایە، هەستم بە شکست دەکرد. کە قسەی دەکرد، شتەکان خامۆش بوون. هەستم دەکرد لە دڵەوە قسە دەکا هیچ شتێک لە جێی خۆی نەدەجوڵا هەوا کپ زەمین کپ گوڵدانەکان بێدەنگ فەزای ژوورەکان ئارام پەردەکان بێ جوڵە و خامۆش ئەو درۆی نەدەکرد وەکەوە وابوو بڕیاری دابێ نەهێڵێ هیچ شتێک لەو ژوورەدا بچوڵێتەوە نەهێڵێ لە ڕاستی زیاتر هیچی تر بێتە ناو ئەو ئێوارەیەوە ڕاستیەک ئارامیەک ببەخشێتە ڕۆحی خۆی و شتەکانی دەوروبەریش بە کۆکەیەکی توندەوە دەستی وەک دەستی فیرعەونێکی نەخۆش بەرز کردەوە و بە نیگایەکی قووڵەوە دەیگوت، ئەوان کوڕی من بوون، کوڕی من، لە خوێنی من بوون، بەرهەمی شەوە تاریکەکانی من بوون، بەرهەمی ئەو شەوانەی تەنها من و خودا و مەعشوقەکانم دەمانزانی، ئەو شەوانە نەبوایە هەواڵیان لە هیچ زارێک بترازێ، ئەو شەوانەی تاریکتر لە هەر. تاریکییەک تلیسماویتر لە هەر تەلیسمێک هەڵم دەگرتن، هیچ کەس تا ئەمڕۆش نەهێنی و شەوانە نازانێ. گوێ بگرە سوبح دەم، غەمبار مەبە، بەشێکی گەورەی ئەو نەهێنیانەم لەگەڵ مندا دەچێتە گۆڕەوە. مرۆڤ نەهێنیەکانی خۆی لەگەڵ خۆیدا دەبات. گەر نەهێنی نەبێ ژیان دەبێتە قەسابخانەیەکی گەورە. خێزانەکان دەڕوخێن، لەشکرەکان شکست دەهێنن، مرۆڤەکان ڕسوا دەبن. من هەمیشە ستایشی نەهێنی دەکەم. هەمیشە هەمیشە ئەو دوانەش دوو نەهێنی گەورەی من بوون ئەو دوو سەریاسە دوو نەهێنی من بوون لە من بوون دایکیان بێوەژنی جوتیارێک بوو من لەگەڵیدا خەوتم و نەمدەزانی دەکرێ دوو کوڕ لە شوانەکانمان دروست بێ دوو کوڕی حەرامزادە دوو کوڕ نەمدەویست لە دایک ببن هەمیشە وایە شۆڕش هەمیشە وایە هەمیشە لە هەناوی شۆڕشدا کۆمەڵێ منداڵ لە دایک دەبن کە کەس نایەوێت لە دایک بن دێن و کەس نایەوێ بێن دایکیان لە شەوی لە دایک بوونیاندا مرد من خۆم مامانی بووم خۆم سەرم دەخست بۆ ئەشکەوتێکی بەرز ئەشکەوتێ نزیک لە خودا و دوور لە زەمین دەبوایە هیچ کەس بە نەهێنی ئەو مناڵانە بزانێ گەر یەک کەس بەو چیرۆکەی بزانیایە دەبایە واز لە شۆڕش بێنم دەبایە سەرۆکایەتی چۆڵ بکەم بۆ ئەوانەی وەک دوو پشک چزۆکانی خۆیان لەسەر سەرم ڕاگرتبوو، دەبوایە واز لەو میللەتانە بهێنم کە بەبێ من جەستەیەکی فلیج بوون، گوێ بگرە موزەفەر، گوێ لەو نەهێنیە بگرە کە تەمەنی بیست و یەک ساڵە. شەوێک ئەو ژنەم برد بۆ ئەشکەوتێکی دوور و لەوێدا لە دەست نەیارانی، من و لە دەست کەس و کاری ئەو حەشارمدا لەبەروی خۆشم دەویست گەر خۆشم نەویستایە دەکرا حاشای لێ بکەم و وازی لێ بهێنم بمرێت نا وازم لێ نەهێنا تا لەوێدا مناڵی بوو شەوێکی تاریک لەبەر قوتیلکەیەکی دوکەڵاویدا دوو کوڕی بوو بەڵام خۆی بەدەم ئازارێکی گەورەوە مرد. موزەفەری هاوڕێم دۆستی من تێم بگە لە ترس و ئازاری من بگە لەو شەوەدا لەوە بگە دوو کۆرپەت لە بەردەستدا بێت دوو کۆرپی حەرام ژنێکی مردوود لە بەردەستدا بێت سەراپای خۆت ترس و خوێن بێ ئەو شەوە کۆرپەکانم پێچایەوە و دایکیانم لە گۆڕێکدا ناشت کە هیچ کەسێک ناتوانێ بچێتەوە سەری گۆڕێک بە نەهێنی دەمێنێتەوە، نەهێنییە هیچ کەس ناتوانێ بیپشکنێت، وەک نەهێنییە گەورەکانی ئەم وڵاتە لە سندووقێکی داخراو و تاریکدا سەری دادەخرێت و کەس ناتوانێ بیکاتەوە، سندووقێ کلیلەکانی لای کەس نییە. من پێم گوتی. کان لێکردیت دوای و هەموو شتانە نەکەویت کە لە زەریایەکی قوڵدا ون بوون دوای ئەفسانەیەک نەکەوی کە نایدۆزیتەوە بەڵام تۆ بە قسەی منت نەکرد بە قسەت نەکردم ئەو شەوە لە ژێر ئەستێرەکاندا ئەو ژنەم ناشت و کەسێک لەسرم ئەستێرەیە نەیزانی خدا حافیزیم لێکرد و بە دوو مەتەلکەوە لەو چیانەدا بەزیم دەزانی دەوشەوە کەی بوو دەزانیت؟ مانگێک دوای ئەو شەوە بوو کە من و تۆ لەو گەمارۆیەدا ماڵئاواییمان لە یەکدی کرد. ناوی تۆ ئەو کات لە نێوان شۆڕشگێڕەکانا شتێک بوو، سەنگێکی هەبوو. من ئەو کۆرپەیەی تۆشم لە بەر دەستدا بوو، سریاسی تۆم لای خێزانێکی دۆستی حیزب لە گوندێکا بە ئامانەت دانابوو. نەدەبوو هیچ کەس بزانێ ئەوانە کوڕی منن، هەردووکیانم گرتبوو بە دەستەوە و وەک شەیتانێکی بەد لە تاریکیدا دەلەرزیم، هەموو دەمارەکانم لە حەسرەتی شتێکی ترسناک دەفڕی، نەمدەزانی ئەو مناڵانە چی لێ بکەم، نەمدەتوانی لەناو ئەو بەردانەدا بەچیان بهێڵم، ئەوانە کوڕی من بوون، دەبوایە. بیان ناسم بیان بینم هەست بە وجودیان بکەم نەمدەویست ئاوها فڕێیان دەم بیان خەمە نزیک دیواری مزگەوتێک و بە جێیان بێڵم نا ئەگەر چی دواجار هەموو شتەکان وا کەوتنەوە بەڵام من وا نەبووم من خەونێکم بۆ مناڵە حەرامزادانە هەبوو تێم دەکەی خەونێکم بۆیان هەبوو خەونێک من ناتوانم ژیان بگۆڕم من سەرۆکم من خودا نیم تێدەگەیت سەرۆکەکان تەنها دەتوانن خەونەکان بگۆڕن من خودا نیم خودا نیم خودا ژیان دەگۆڕێ بەڵام سبح دەم تۆ تێناگەیت ئەوان خەونێکی تریان هەبوو کوڕەکانی من نەدەکرا خەونی تریان هەبێت چ شتێک لەوە غەمگینترە تۆ نەتوانیت خەونی کوڕەکانی خۆت تەفسیر بکەیت تۆ تێناگەیت ئەو ماوە درێژە وەک ئەوەی لە ژوورێکی خاڵیدا بۆ سێبەرەکانی خۆی قسە بکا قسەی دەکرد دواجار لەسەرخۆ دەمی سڕی و بەردەوام بوو بەڵام واز بێنە با بە چۆرێکی تر چیرۆکەکەت بۆ بشێڕمەوە ئەو کات هەموو دەیانزانی تۆ کوڕێکت لێ بەچێماوە دەیانزانی ئەو شەوەی کە گیرایت تازە بە تازە ببیت بە باوشی کۆرپەیەکی بچکۆلانە دەیانزانی کۆرپەکەی تۆ ناوی سەریاسە ناوێکی سەیر لە باوکێکی سەیرەوە ئەو شەوە کە لە ناو بادا دەلەرسیم شتێک لە قوڵایی دڵمدا پێی گوتم تەنایی ئەو کۆرپەیە و ونبوونی جیاوازیەکی نییە لەگەڵ تەنهایی ئەو کۆرپانە و ونبوونیاندا هەرسێکیان بێدایک بوون هەرسێکیشیان نەیان دەتوانی خاوەنی باوک بن هیچ کەسێکیشیان جێگایەکی نەبوو لەم زەویەدا بەخۆی بگرێ تۆ پێم بڵێ مزەفەر کۆمەڵێک پیاوی کێونشین دەمانتوانی چی لەو سێکۆەر پێ بکەین چی هەناسێکی قوڵی هەڵدەکێشا و پڕ بە ژوورەکە هاواری دەکرد وای لە من وای وای لە من وای تەنها ڕێگایەک بۆ ئەوەی ڕزگاریان بکەم ئەوە بوو یەک ناویان لێبنێم ئەوە تەنها ڕێگا بوو نەهێڵم نەهێنەکان لە ناو نەهێنەکاندا ون بێت نەهێڵم ناویان لە ناو ناوەکانی تردا ببێت بە ژێرەوە لە یەکادا ونیان بکەم و نەشێڵم ون ببن نەهێڵم ئەو داوە دەزووە ون بێت کە دواجار هەمویان دەباتەوە سەر ئەو حیکایەتە وای لە من وای ئەوە تەنها چارە بوو وای لە من وای وای بە شێوەیەکی ترسناک دەیناڵاند و هاواری دەکرد من بە ئومێدیەوە بووم بشیم و ڕزگاریان بکەم دەبایە خۆیان خۆیان ڕزگار بکەن ئەو شەوەی چووم هەنارە شوشەکانم دەرێنا ئەو شەوەی ئەسپم زین کرد و هانام بۆ سەی جەلالی شەمەز برد دەمزانی نە من نە تۆ ناتوانین ڕزگاریان بکەین نە من نە تۆ ناتوانین کەمێک ئارام بۆ و بەهێمنی دەیگوت مسەفەری سەبح دەم ئەم ناڵین و هاوارانم نەترسێنێ هەمە و شتانە ئێستاش لە مۆتەکەیەکی قورس دەچەن ئەوان یەک کەس بوون دەبواە یەک ناویان هەبێت و ئەو ناوەش ناوی تۆ بێت تا ئەگەر ڕۆژێک ویستیان شانازی بە شتێکەوە بکەن شانازی بە تۆوە بکەن دەبایە هەر سێکشێن ناویان سەریاز بێ هەر سێکشێن دوور لە یەک بژین هەر سێکیان بچنە سەر ڕێگای جیاواز و لە سێ هەرێمی جیاواز و لە سێ شوێنی دوور لە یەکتر بژین تا هیچ کەس ئاگاداری چیرۆکەکەیان نەبێ کەس بە حەرامزادە بانگیان نەکا بەڵکو وەک کوڕی مزەفەری سبەح دەم بانگیان بکەن سێ چیرۆک کە دواجار یەک چیرۆک بوون بەڵام دەبوایە وابکەم کەس دوای نهێنیەکان نەکەوێ مەلعونە ئەو کەسەی یەکەم جار بەدوای نهێنی ئەم چیرۆکەدا گەڕاوە مەلعونە ئاسمان تۆڵەی لێ دەسەنێتەوە مەلعونە و دەبوایە بمرێ خودای من خودای گەورە من دەبوایە دابەشیان کەم تا نەترسم تا ئەگەر یەکێک پرسی ئەم سریاسە کێیە باس لە مناڵە حەرامزادەکانی خۆم نەکەم